بابەتێک هەیە زۆر بەلامەوە گرنگە دەمێکە ئەمەوێ باسی کەم بەڵام هەڵم گر بۆ ئەم جمعەیە ئەگەر تەواو نەبوو لە چەند جمعی داهاتووە لەسەری دەڕۆم بابەتێکە پەیوەندە بە یەک بە یەکمانەوە هیچ ماڵ و خێزانێک لێی قوتار نابێ و هەموویشمان تایە ئەتوانم بڵێم ئەگەر ڕاسب نەبین ئیکمالین وە شتێکیشە عادەتی بووەتەوە لە ناو خەڵکا جا گوناح کە عادەتی بوویەوە لە گوناحەکە خراپترە ئەو باسە بریتیە لە باسی پۆشتەی و جلوبەرگ لیباسی شەرعی، ئایا پیاوەکانمان، گەنجەکانمان، ئافرەت و دایک و خوشکەکانمان ئایا ئەو لیباسەی لەبەر دەکرێ خوا پێی ڕازییە، عەقڵ پێی ڕازییە، فیترەت پێی ڕازییە، ئایا کۆمەڵگا، حەڤارت ڕازییە لەم جل و بەرگەی کە ئێستا لە بازاڕ و ماڵەکانا هەیە؟ دڵنیام لە ناخەوە هەموومان ئەڵێین نەخێر، بەڵام هەمووی گیرخواردووی مۆدەیە، هەموو گیرخواردووی چاولێگەرییە. ئەڵێ من لەگەڵ عامە، بۆ جەهەنم من لەگەڵ عامە. کەستان بینیوە پۆلیس قۆڵی دوو پیاو بگرن بیان بەن بۆ سجن دوو کەسی تریش بڵێت خوا ئێمەش لەگەڵ یان نابەرن مەرگ لەگەڵ عامە نا هەموو ئینسانێکی ژیر هەوڵەدا کۆمەلگا ڕزگار بکە ئەگەر بۆی ڕزگار نەکرا خێزان و ئاواییەکەی بنەماڵەکەی خۆی، خۆی و دایک و خوشک و خێزان و کەسەکانی. بەڕێزان، مرۆڤ بوونەوەرێکی ڕێزلێگیراو و گەورەیە لای خوای پەروەردگار. هەموو مرۆڤایەتی لە ژن و پیاوێک کەوتوونەتەوە کە ئادەم و حەوان. خوای پەروەردگار لە بەهەشتا داینان بە فێڵی شەیتان خوای پەروەردگار ئادەم و حەوای ڕەوانەی یعنی دوای ئەوەی فێڵی لێکردن فەعەزەلەهمە شەیتان هەڵی خەڵەتاندن خوای پەروەردگار ڕەوانەی سەرزەوی کردن دیارە حکمەتی خوایش هەیە ئەم زەوی ئاوان بێتەوە بەڵام ئەوە لە ئۆباڵی شەیتان کەم ناکاتەوە خوای پەروەردگار حورمەتێکی، پۆشاکێکی، بەسەری ئادەم و حەوادا پۆشیبوو لە بەهەشتا کەوا هەستیان بە تەریقی و شەرم نەدەکرد بەرامبەر بە یەکتری بەڵام ئەو دەقیقەی بێ ئەمری خوایان کرد لیباس و پۆشتەیی و حیشمەتەکە کەوت تەریقە بوونەوە هەوڵیانەدا ئەگەر بە گڵای دارێکیش بێ خۆیان داپۆشن و جۆرێک بژین کەوا تەریقی و خەجاڵەتی نەیانگرێ. غەریزە یا ئارەزووی نێر بۆ مێ و مێ بۆ نێر خوا چاندوویەتی لە ناخی یەک بە یەکمانا. حەزکردنی پیاو لە ژن، ژن لە پیاو شتێکی باشە. وەکو هەوا وەکو ئاو وەکو خۆر وەکو ئاسمان خراپ نییە بەڵام ئەم خۆشەویستی و غەریزە ئەبێ چۆن لە شوێنی خۆیە بەکار بهێنرێ ئەگینا مصیبەتی لێبێتەوە بۆیە ئارەزوو خوا نێرومێی دروست کردووە ئەوانەی قابیلی زاو و زێو زۆر بوونن بەڕێزان ڕووتی و بێ پۆشاکی لە بەها و جوانی مرۆڤ کەمەکاتەوە پۆشتەی و شەرم لە یەکتر بەهای مرۆڤ بەرزەکاتەوە هەر لەبەر ئەوەشە پەروەردگار لە قورئانا گرنگی زۆری داوە بە پۆشاک و جلوبەرگ و پۆشتەیی، وە لە ئیسلاما ئەمرێکی شەرعیە و واجبە وەک نوێژ و ڕۆژوو و زەکات، نابێ بە ئازادی لێی تێبگەی، تۆی موسڵمان ئەڵێم توتیەکان ناڵێم. قەلە ڕەشەکان ناڵێم تۆی مسلمان ئەڵێم تۆ تۆ کە حەڤە سەعات بە ڕۆژویت دڵۆپێ ئاوی دەست نوێژەکەت قوت نادەی ئەڵێ ڕۆژەکەم بەتاڵە بێتەوە تۆ کە حەڵاڵەکەت لە پاڵتا خەوتووە لە سەعات سێوە لێی نزیک نابیتەوە هەتا بانی مەغریبەدا حەڵاڵ و هەڵسەری خۆتە بە تۆڵێم قسەم لەگەڵ ئەوان نییە، حیساب بۆ خوا، بۆ قیەم، بۆ ئەخلاق، بۆ نەتەوە، بۆ نیشتمان ناکا. من لەگەڵ تۆمە، ئەی بەڕێز، ئەی پیاو، ئەی ژن، ئەی کوڕ، ئەی کچ، ئەی کەسێ خۆت ناو ناوە ئینسان، خۆت ناو ناوە موسڵمان، خۆت ناو ناوە کورد، لەگەڵ تۆمە. لیباس و پۆشتەیی واجبە. ئەی باشە ئەم کۆمەڵگای ئیسلامە، وڵاتانی ئیسلام ئەڵێم، ئەوانەی گەلەکانیان موسڵمانن، ئەی چۆن ئەم ڕووت و ڕەجاڵی و خۆداماڵینە لەناومانا بڵاوەی کرد؟ لەپڕێک قارچک بوو نا هەوڵی بۆ دراوە بەڕێزان هەوڵی بۆ دراوە بەڕێزان لە شاری سلێمانیە ڕۆژێک بووە یەک ئافرەتی تیا نەبووە قژی بەدەرەوە بێ یەک ئافرەت لە شاری هەڵەبجەیە لە بەغا لە هەرچی شوێن هەیە ڕۆژێک هەبوو یەک ئافرەت قژی بە دەرەوە نەبوو قۆڵی بە دەرەوە نەبوو پوزی بە دەرەوە نەبوو کۆشتە بوون ئەی چۆن وایان لێهاو کاری بۆ کرا هەوڵی بۆ درا، بە ملیۆن دۆلاری تیا سەرف کرا، پەیمانگای بۆ کرایەوە، زانکۆی بۆ کرایەوە، پیاو و ژنی لێرەوە بۆمان کرا بۆ فەرەنسا، بۆ بەریتانیا، بۆ ئەڵمانیا، بۆ ڕووسیا، بۆ ئیتالیا، لەوێ دەورەیان پێکردنەوە، فێریان کردن. فێریان کردن پەلە نەکەن، پێیان نەڵێن سەرپۆشەکەت لابە، پێیان نەڵێن عەباکەت لابە، بەڵام بڵێن تۆزێ با گریەکەی شل بێ یەکەم جار، دوایی وردە وردە تۆزێ بیبەرە دواوە با نوێژەکەو دروست بێ، دوایی وردە وردە وردە وردە خۆ جلوبەرگەکەت قای مەدە عەباکە لابە، وردە وردە هات لەگەڵیا. دەیان. دەیان پیاو کە ئەگەر دروست بێ پێیان بڵێن پیاو دەیان ژن لە زانکۆکانی بەریتانیا و فەرەنسا و ئەوروپا تەڵقین کران دەرزیان لێدرا چۆن ئەتوانی کچی پیاوێکی ئەزهەری وا لێبکەی سەرپۆشەکەی لابا. کچی شێخێکی سعودی، کچی ئاغایەکی کورد، کچی مەلایەکی کورد، کچی خەلیفەیەکی کورد وا لێ بکەی ژنەکەی سەرپۆشەکەی لابا و عەیبی لێ نەیە. بە تەدریج. ئێستا دوو هەزار و هەژدە یە. تا دوو هەزار و پەنجا یش دنیار بە خیر بوو. لە سیەکانەوە ئیتر ئیشی بۆ کرا. لە سیەکانەوە. ئیشی بۆ کرا تا گەیشتووە بەو حاڵە کە ئەبێ خۆت لادەی ئەبێ تۆش شەرم بکەیت لەوەی سەر و قل و باڵ و سنگ و بەرۆکی ڕووتە ئەبێ تۆ سەرداخەی جاران ئەو شەرمی هەبوو حەیا و حورمەتی هەبوو، ڕێزی هەبوو، بەڵام ئێستا تەڵقین کراوە، ئەسفری یەبنەتە فەهدین، ئەسفری یەعنی خۆت ڕووت کەرەوە. ئەم حیجابە ناویان نا ڕەمزی دواکەوتن، کۆیلەیی، نا ڕۆشنبیری، تەقالید کولتوورێکی کۆنەپەرستانە ناوی عەجیبیان لێنا، ئەوی تریش ناویان نا پێشکەوتنخواز، کرانەوە، ڕۆشنبیر، بەسەلیقە، موسەقەف ناوی عەجیب و غەریبیان لێنان، دیارە ئینسانیش حەزی لە ناو ناتۆرەی ناشیرین نییە، لەبەرئەوە وڵاتمان وای لێهاتووە کە لێی هاتووە. بەڕێزان بەداخەوە و ئەمڕۆ ڕۆڵەی مسلمانان پێشی مناڵە ئەوروپی ڕۆژئاوایەکانیان داوەتەوە لە بواری بێئەمری خوادا خۆداماڵین لە بەرگی حەیا و حیشمەت. ئەوەش سەرەتایەک بوو بۆ تێکچوونی خێزان و شیرازەی کۆمەڵایەتی، ڕۆژانە هەزاران کارەسات لە ناو ماڵەکان و بازاڕ و خوێندنگا و فەرمانگە و سەیرانگاکان و پارکەکانا ڕوو دەدا کە قوربانییەکەی ئافرەتی داماو و فێڵلێکراوە بە ناوی ئازادی و سەربەستی و مافی ئافرەت و پێشکەوتن و ڕۆشنبیرییەوە کاڵا و تاجی سەریان لابرد و کردیان بە جۆرە بوونەوەرێک کە لە هەرزانبازاڕی هەڕاجکردنی شکۆ و شەرەفدا هەر ڕۆژە فلیمێکیان پێ دەردەکەن. لەم سەرەتای جوانی و گەنجییەوە مەستن، بەنجن، کاتێک بەریان دەدا کار لە کار ترازاوە و پەشیمانی هیچ دادێکیان نادا. بۆیە من وەک ئەرکێکی ئینسانی، نەتەوایەتی، وەک زانایەکی ئیسلام بە ئەرکی سەرشانی خۆمی دەزانم ئەم بابەتە پێشکەش بکەم لە سەرپۆشتەیی و جلوبەرگی شەرعی بە ئومێدی سوود و کەڵک بۆ هەمووان. بەڕێزان قورئان پڕیەتی لە ئایەت بۆ نموونە باسی حیجاب، ئەوا لە دوای پەردەوە قسەیان لەگەڵا بکەن، ئەوە باشترە بۆ دڵی ئێوە و بۆ ئەوانیش. هەندێ ئەڵێن ئەمە بۆ خێزانەکانی پێغەمبەرە، بۆ خێزانەکانی پێغەمبەرە بە تایبەتی و بە عامیش بۆ موسڵمانانە. ئایەتێکی ترە فەرمێ یا ئەیها النبی ئەی پێغەمبەر قل لأزواجیکە بڵێ بە هاوسەرەکانت یانی ئیستا چۆن من بەرگم لەبەرایە بلا تەشبیه ئەم جبەم لەبەر کردووە ئەمە پێڵەن جوبە ئەو جیلبابەش بۆ ئافرەت جلوبەرگی لەبەرایە پۆشتەیە بەڵام لیباسێ ئەدا بەسەریا لە تەوقی سەری تا خوارەوە هەمووی دائەپۆشێ ئەوە پێڵێن جیلباب با ئەوە بەن بەسەریانا و شۆڕی کەنەوە ژنانی ئیمانداران کچانی ئیمانداران خوشک و دایک و کچەکان هەروەها خوای پەروەردگار ئەفەرموێ، یا بەنی ئادەم، نەوەی ئادەم، ڕۆڵەکانی ئادەم، ئەوەی خۆی بە مەیمون ئەزانێ ئەم خیتابە نایگرێتەوە، یا بەنی ئادەم، نەوەکانی ئادەم، قەد ئەنزەلنا عەلەیکم لیباسا یواری سەوئاتیکم، رێک و پێکی ئاو بەسەری بەڵام قرتێلێ ئەدا لەوێ گوڵێ ئەدا لەوێ یا مەسەلەن هەندێ شتی زینەتی تر وەکو هەوری و سرکەیی و دەسماڵی ئاوریشم و هەندێکی تر لەوانەی کەوا مایەی جوانین کە لەسەر جل و بەرگەوە لەبەر ئەکرێن ئەوە پێ ئەوترێ ریش بەڵام خوا ئەفەرموێ ولباس التقوی ذلک خیر پۆشتەیی جل و بەرگت جیلبابەکەت ئەو ڕیش و ئەو سەرپۆش و ئەو کۆڵەوانەی کەوا هەتە ئەی ئافرەت هەمووی بخەرە لایە و لباس التقوی ذلک خیر لباسی تەقوا باشترە لباسی تەقوا یانی چی یانی خۆشویستنی خوا شەرمکردن لە خوا حیسابکردن بۆ عیقابی خوا ڕازیکردنی خوا، ئەوە پێوترێ تەقوا. دەی لیباسێکت لەبەرا بێ لە تەقوا موهیمترە لەم لیباسەی کەوا لەبەرتایە. بۆ؟ چونکە ئافرەتێک ئەکرێ، پیاوێ ئەکرێ زۆر پۆشتەو پەرداخ بێ، بەڵام هەموو فیسق و فجورێ ئەنجام بدا. یەکێکی تر ئەکرێ ئەوەنە تن خۆی نەپێچابێتەوە، بەڵام تەقواکەی ڕێگەی نادا نەزەر بکا. ڕێگەی نادا تەوقە بکا ڕێگەی نادا بچێتە ماڵێ ئیجازەی پێ نەدراوە لە ڕووی شەرعەوە ولیباس التقوی ذلک خیر ذلک من آیات الله ئەمە ئایەتی خوایە ئەمە نیشانەی خوایەتی خوایە ئەم لیباس و ئەم ڕیش و ئەم لیباسی تەقوا لعلهم یذکرون بەڵکو ئادەمی، بەنی ئادەم، بیر بکەنەوە، خەبەریان بێتەوە. وە هەروا ئەفەرمێ خوای پەروەردگار، واللە جعل لکم مما خلق ظلالا خوا سێبەری بۆ دروست کردوون، وجعل لکم من الجبال اکنانا لە شاخەکانا ئەشکەوت و پەناگای بۆ دروست کردوون. ئەڵێ نیعمەتەکەی خۆیتان بۆ تەواوەکا لعلکم تسلمون بەڵکو ئێوە تەسلیم ببن بە ئەمری خوا وهەروەها فەرمێ وثیابەکە فطهر ئەی پێغەمبەر ئەی مسلمان با لیباسەکانت پاک و خاوێن بن پاک و خاوێن بن یەکی ئەڵێ خوا هەیە یەکی ئەڵێ نییە یەکی ئەڵێ دین حەقە یەکی ئەڵێ ناحەقە خەسمان اختصموا فی ربهم فالذین کفروا بێباوەڕان قطعت لهم ثیاب من نار خەیات جلوبەرگی بۆ بڕیون لە ئاگر جلوبەرگی ئاگریان بۆ بڕاوە دوراوە لەبەریان ئەکرێ يصب من فوق رؤوسهم الحميم أكليت بريان لسر توقي سريش أنا وآيك الله كرك أكلي بسري أنا لا كترا فرمي سرابيلهم من قطران وتغشى وجوههم النار لباسيان لقطرانا قیر، مس و قورقوشمی تواوە لەوە لیباسیان هەیە جەهەنمیەکان خوا پەنامان با بەڕێزان لیباس و پۆشتەیی ئەمری خوایە و ئینسانی بەڕێزی وەکو ئێوە جوان گوێ بۆ ئەمری خوا ئەگرێ پێویستە هەر مناڵێک تەمیزی پەیا کرد هەر ئافرەتێک و هەر پیاوێک تەمیزی پەیاکرد شەرمگەی پارێزێ لەشی پارێزێ گوێ بگرێ بزانێ خوا ئیجازەی داوە کوێی بەدەرەوە بێ و کوێی بەدەرەوە نەبێ مەرجەکانی جلوبەرگی شەرعی هەشت دانەیە زانایان ژماردویانە یەک دانەتان بۆ باسەکەم لێرەدا و کۆتایی پێ ئەهێنم ان یعرفن فلا یوذین وکان اللە غفورا رحیما با جل و بەرگەکانیان پۆشتەو پەرداخ بێ با بناسرێن ئەوە کەسایەتیە ئەوە خاوەن شەخسیەتە ئەوە مسوڵمانە ئەوە خاوەنی قیەم و بەرنامەیە کەس نەتوانێ نزیکی بێتەوە ئازاری بدا. ئیمامی قورتوبی خوای لێ ڕازی بێ ئەفەرمێ لە ناو عەرەبا عاداتیان ڕووتی بوو ئیسا بە ئێمە ئەڵێن ئەم پۆشاک و لیباسە عرف و عادەتی عەرەبی و دەشتە نا ئەوان ڕووت بوون خوا پۆشتەی کردنەوە تەبەرزن وەکونە یەکشفنە وجوهەونە کەما یەفعل الئیما ئافرەتی ئازاد و ئافرەتی کۆیلە وەکو یەک سەریان و دەم و چاو و هەموو گیانیان بە دەرەوە بوو بەڵام خوای گەورە و پەروەردگار ئەم بەرنامەیە دانا ئەم ڕێگەیە دانا ئەمری کرد بە پێغەمبەر صلی اللە علیە وسلم کە پێیان بڵێ با خۆیان داپۆشن لە کاتێکا لە ماڵ دەچنە دەرەوە لە کاتێکا تێکەڵ نامەحرەم دەبن و هەروەها دەفەرمێ جلباب بەرگێکە کە هەموو گیانی ئەو ئینسانە داپۆشێ بۆیە ئەبێ ئافرەتی مسوڵمان بەرگێکی لە بەرابێ دایپۆشێ هەموو گیانی داپۆشێ لە مل هەتا قولەپێ ئەمە بە کراس داپۆشرێ. لە ملەوە تاوەکو قولەپێ سەریش بە سەرپۆش دائەپۆشرێ ئەو کاتە ئافرەت ئەبێ بە ئافرەتێکی پۆشتە ئەوە یەکەم مەرجێتی کە دای پۆشێ دای بپۆشێ جا مەرجەکانی تریش بەیانەکەین کە ئەو داپۆشینە ئەبێ هەندێ مواسەفاتی تری تیابێ بۆیە من لێرەوە لەم مانگی پیرۆزی ڕەمەزانەوە لەم ڕۆژی جمعەوە سەرەتا پیرۆزبایی لەو دایک و خوشکە بەڕێزانە ئەکەم خوا هیدایەتیان لەم مانگەدا گەڕانەوە بۆ لای رب العالمین خۆیان پۆشتە کردەوە رۆژوویان گرت دەستیان کرد بە نوێژ پیرۆزباییان لێ یەکەم و داوایان لێ یەکەم بەردەوام بن دوای رەمەزان نەگەڕێنەوە بەرەو پێش بڕۆن نەگەڕێنەوە شەیتان ڕازی نەکەن داوا لەوانەش ئەکەم تا ئەم دەقیقەیە گوێیان نەداوە بە حیجاب بە پۆشاک بە پۆشتەیی تکایان لێیەکەم بۆ خوا پێیان ئەڵێم خۆتان پۆشتە بکەنەوە خۆتان داپۆشن وەڵاهی لەسەر ئەو حاڵە لەسەر ئەو وەزعە کەوا باڵ و سنگ و بەرۆکت ڕووتە سەرت ڕووتە وە بە هەمووتان ئەڵێم با بە عاقڵانە، با بە حەکیمانە، با بە هێمنانە بە کچەکانمان و بە خوشکەکانمان و بە ئافرەت و ژنەکانمان بڵێین کەوا خۆیان بێننەوە لە تایم تایمێک کە خوا قبوڵی بێ، نەچین بە گژیانا، قسەی ناشرینیان پێ نەڵێین، تەریقیان نەکەینەوە. بەڵکو بە قسەی خۆش چۆن شاگردەکانی شەیتان بە قسەی خۆش ڕووتیان کردنەوە با شاگردەکانی ڕەحمان و محمد المصطفی صلی الله علیه وسلم بە قسەی خۆش ئەو ڕووتانە ئەوانەی کەوا بەرگیان شەرعی نییە وردە وردە پۆشتیان کەنەوە و نەسیحەتیان کەن و ئامۆژگاری خێریان کەن خوا لە گوناهی من و ئێوەش خۆش بێ خوا ڕەحممان پێ بکە خوایە تاعەتمان قبوڵ کەی خوایە ڕەمەزانێکی فرە خۆش بوو خوایە ڕەمەزانێکی پڕبەرەکەت بوو خوایە ڕەمەزانێکی ئارام بوو خوایە داوات لێ یەکەین بە ناوی پیرۆزت یا ڕەبی ئاسایش و ئارامی بڕژێنی بەسەر هەموومانە بەسەر هەموو گەلانی دنیا و مسلمانان بە تایبەتی لە مەینەت ڕزگارمان کەی خوایە ئاشوبە و ئاشتەکڵە لە ناومانە نەیڵی خوایە نەخۆشەکان شیفا بدەی خوایە نەخۆشەکان شیفا بدەی خوایە گیان هەموو نەخۆشەکان شیفا بدەی خوایە گیان خوایە بە ناوی پیرۆز داوات لەکەم لە مردوەکانمان خۆشبی ئیسلاحی حاڵی زینوەکانمان بکەی هیدایەتی ڕۆڵەکانمان بەی قوتابیەکانمان لە ئیمتیحانە سەرکەوتوو بکەی خوایە داوات لەکەم لایەنەکان ڕێک خەی لەسەر خەیر لەسەر مەسڵەحەتی ئەم میللەتە خوایە شەیتان لە بەینمانا دوورخەیتەوە خوایە ئاشەکڵە و ئاشوبە لە ناومانا دروست نەبێ لەسەر شتی بێ جێ و بێ ڕێ خوایە یارمەتیمان بەی بتوانین ئەم شەوانە کە ماوە تۆی تیا ڕازی بکەین عیبادەتی باشی تیا ئەنجام بین خوایە یارمەتی دەوڵەمەنەکان بەی بتوانن بە باشی ماڵ و زەکات و سەدەقەکانیان دەربکەن دڵی هەژارانی ئەم میلەتە داماوە خۆش بکەن خوا یارمەتی فەقیرەکان بەی عیزەتی نەفسیان ڕێگەیان نەدا سەر بۆ هیچ دڕندە و ستەمکارێ شۆڕ بکەن عەرەقی ناوچاوانیان و بەهێزی بازوویان نانێکی حەڵاڵ پەیا بکەن خوایە داوات لێیەکەم بەناوی پیرۆزت یا رب العالمین لەم جەمعە خۆشبی اقول قولی هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من امرنا رشدا آمين